بێگومان یوسف و براکەی خۆشەویستترن لە ئێمە بەلای باوکمانەوە، لە کاتێکدا ئێمە کۆمەڵێکی بە وزە و تواناین، بەڕاستی باوکمان لە هەڵەیەکی ڕوون و ئاشکرادایە. اقتلوا یوسف او اطرحوه ارضا یخل لکم وجه ابیکم وتکونوا جا کاروانێک هات و ئاوهێنەرەکەیان نارد بۆ ئاو، ئەویش دۆڵچکەکەی داهێڵا بۆ ناو بیرەکە، کە دۆڵچەکەی هێنایە سەرەوە وتی، ئەی خەڵکینە مژدە بێ، ئەمە کوڕێکە، وە ئەوان یوسفیان شاردەوە کردیانە کاڵای بازرگانی، شوێن حەوانەوەیەکی چاکی بۆ ئامادە بکە بەڵکو سوودمان پێ بگەیەنێت یان بیکەین بە کوڕی خۆمان ئا بەم جۆرە یوسفمان جێگیر کرد و پلە و پایەمان پێدا لە زەوی میسردا ئەمەمان کرد تا فێری خەو لێکدانەوەی بکەین انه لا یفلح الظالمون ئەو ئافرەتەی یوسف لە ماڵیدا بوو دەست تێکەڵاوی لە یوسف ویست و هەموو دەرگاکانی داخست وتی وەرە پێشەوە بەپەلە بۆ ئەوەی بۆت ئامادەیە یوسف وتی من پەنا دەگرم بە خوا بەڕاستی ئەو پەروەردگاری منە یا عەزیزی مصر خاوەنی منە ڕێزی لێگرتووم یوسفیش نیازی ئەو ژنەی کرد، ئەگەر ئەو بەڵگە ڕوونەی پەروەردگاری نەدیایە، ئا بەو جۆرە بەڵگەمان نیشانی یوسف دا، بۆ ئەوەی خراپە و داوێن پیسی لێ دوور بخەینەوە، چونکە بەڕاستی ئەو لە بەندە پاک و هەڵبژاردەکانی ئێمەیە. واستبق الباب وقدت قمیصه من دبر وألف یا سیدها لدی الباب. ئافرەتەکە کراسەکەی یوسفی دڕان لە دواوە جا هەردووکیان تووشی مێردی ئافرەتەکە بوون لە بەردەم دەرگاکەدا ئافرەتەکە وتی هیچ تۆڵەیەکی نییە ئەو کەسەی ویستبێتی خراپە داوێن پیسی لەگەڵ خێزانەکەتدا بکات جگە لەوەی بەند بکرێ یان سزایەکی سەخت بدرێ. قال هی راودتنی عن نفسی. وتی، بەڕاستی ئەمە لە فڕو فێڵی ئێوەیە ئافرەتان، بەڕاستی فڕو فێڵی ئێوە زۆر گەورەیە. یوسف اعرض عن هذا واستغفری لذنبک انک کنت من الخاطین. عەزیز وتی، یوسف واز بێنە لەم کارە و باسی مەکە و وە هەر یەک لەوان چەقۆیەکی پێدان بۆ میوە لەت کردن ئەوسا وتی بە یوسف وەرە بۆ ناویان با بتبینن هەر کە یوسفیان بینی حەپەسان لە جوانی ئەو وە هەموویان دەستی خۆیانیان بڕی وتیان پاکی و بێگەردی بۆ خوا ئەمە ئەو کەسەیە کە ئێوە سەرزەنشتی منتان دەکرد لەسەری، وە سوێند بەخوا بێگومان ویستم دەستم لەگەڵ تێکەڵ کات بەڵام ئەو خۆی گرتووە و نەیکرد، وە سوێند بەخوا ئەگەر ئەوەی فەرمانی پێدەکەم نەیکات ئەوە بێگومان بەند دەکرێ و لە ڕیسوایان دەبێت. قال رب السجن احب الی مما یدعوننی الیه. نبئنا بتاویله انا نراک من المحسنین ئەوسا دوو کوڕی لاو لەگەڵی چوونە بەندیخانە کە یەکێکیان وتی بە یوسف بەڕاستی لە خەومدا خۆمم دیت ترێم دەگوشی کە دەبێ بە عەرەق و ئەوی تریان وتی بێگومان لە خەودا خۆمم دیت ڕەوا و شیاو نییە بۆمان کە هیچ شتێ بکەین بە هاوبەش بۆ خوا، ئەمەش چاکە و بەهرەی خوایە بەسەر ئێمەوە و بەسەر خەڵکیشەوە، بەڵام زۆربەی خەڵکی سوپاسی خوا ناکەن. یا صاحبی السجن ئەئەڕباب متفرقون خیر ئەم اللە الواحد القهار. ئەی دوو هاوڕێکەی بەندیخانەم! ذلک الدین القیم ولکن اکثر الناس لا یعلمون ئێوە بێجگە لە خوا هیچ شتێک ناپەرستن جگە لە چەند ناوێک نەبێت کە ئێوە و باو و باپیرانتان ناوتان لێناون خوا هیچ بەڵگەیەکی دەربارەیان نەناردۆتە خوارەوە بێگومان بڕیار تەنها بۆ خوایە فەرمانی داوە بێجگە لەو هیچ شتێ نەپەرستن سیان. ئەی دوو هاوڕێکەی بەندیخانەم، یەکێکتان عارەق دەرخواردی گەورەکەی دەدات، بەڵام ئەوی ترتان دەکوژرێ و هەڵدەواسرێ، ئەوسا باڵندە لە سەر و دەم و چاوی دەخوات. ئەو کارەی کە ئێوە دەربارەی پرسیار دەکەن بڕیار دراوە. فقال للذی ظن أنه ناج منهما اذکرنی عند ربک فأنساه الشیطان ذکر ربه فلبث فی السجن بضع سنین و یوسف وتی بەوەی کە دەیزانێ ڕزگاری دەبێ لە دوو بەندکراوەکە باسم بکە لای گەورە و پادشاکەت کە بە ناهەق گیراوم بەڵام شەیتان لە بیری بردەوە باسکردنی یوسف لای پادشای بکات ان ربی بکیدهن علیم پاشا وتی، ئەو پیاوەم بۆ بێنن. جا کاتێ نێردراوەکەی پاشا هاتە لای یوسف، یوسف وتی، بگەڕێرەوە بۆ لای گەورەکەت، ئەوسا پرسیاری لێ بکە، هۆی چی بوو کە ئەو ژنانە دەستی خۆیانیان بڕی؟ انا راودته عن نفسه وانه لمن الصادقین وتی بە ژنەکان مەبەستتان چی بوو کاتێ ویستتان یوسف بخەڵەتێن و کاری خراپی پێ بکەن ئافرەتەکان وتیان پاک و بێگەردی بۆ خوا ئێمە هیچ خراپەیەکمان لێ نەدیوە ژنەکەی عەزیز وتی ئا ئێستا حەق و ڕاستی دەرکەوت بۆ ساڵی داهاتوو پیوانەمان لێ قەدەغە کراوە شتمان پێ نافرۆشن ئەگەر بنیامێن نەیەت لەگەڵماندا جا کەواتە براکەمان لەگەڵماندا بنێرە پیوانەش دەکەین و دڵنیا بە ئاگاداریشی دەکەین. قال هل آمنکم علیه الا کما امنتکم علی اخیه من قبل ذلک کیل یسیر جا کاتێ بارەکانیان کردەوە بینیان دەسمایەکەیان بۆ گەڕێنراوەتەوە وتیان ئەی باوکی بەڕێزمان چیمان دەوێ ئەمە دراوەکانمانە بۆمان نێردراوەتەوە بژێویش بۆ خاو خێزانمان دەهێنین و براکەشمان دەپارێزین و باری وشترێکیش دانەوێڵە زیاد دەهێنین فلما آتوه موثقهم قال الله علی ما نقول وکیل. یەعقوب وتی هەرگیز ناینێرم لەگەڵتان هەتا بەڵێنێکی پتەوم پێ نەدەن لەلایەن خواوە تا سوێندم بۆ نەخۆن بەخوا، کە بێگومان ئەیهێننەوە بۆم مەگەر دەور بدرێن و چارتان نەمێنێ، بەم شێوە ئەنجامی دا، وە بەڕاستی یەعقوب خاوەنی زانست و زانیاری بوو، چونکە ئێمە فێرمان کردبوو، بەڵام زۆربەی خەڵکی نازانن. ولما دخلو علی یوسف آوی الیه اخاه. وتیان، ئاو خۆرەکەی پادشامان دیار نیە، هەر کەسێک بیهێنێتەوە، باری وشترێک خۆراکی دەدرێتێ و منیش دەستەبەری ئەو بارە دەبم. قالوا تاللە لقد علمتم ما جئنا لنفسد فی الارض وما کنا سارقین. وتیان، سوێند بەخوا، بەڕاستی ئێوە دەزانن کە ئێمە نەهاتووین بۆ ئەوەی خراپە بکەین لە وڵاتدا، لە پێش پشکنینی جەواڵی بنیامێن برای دایک و باوکی یوسف لە پاشان ئاو خۆرەکەی دەر هێنا لە جەواڵی براکەیدا ئا بەم جۆرە پیلانمان نیشانی یوسف دا ئەو نەی دەتوانی براکەی بگرێ بە پێی ئاین و یاسای پادشا بەڵکو بە پێی ئەو قسە بوو براکانی خۆیان کردیان مەگەر کاتێ کە خوا بیەوێ هەر کەسێک بمانەوێت پلەی بەرز دەکەینەوە و ئەوە بێگومان براکەشی پێشتر دزی کردووە، بەڵام یوسف پێناخۆشبوونی خۆی بەم تۆمەتە لە دەروونی خۆیدا شاردەوە، دەری نەبڕی بۆ ئەوان، تەنها وتی، ئێوە لەوان خراپترن، خواش چاک دەزانی بەوەی کە ئێوە دەیڵێن. قالوا یا ایها العزیز ان له ابا شیخا کبیرا. ان ابنک سرق وما شهدنا الا بما علمنا وما كنا للغیب حافظین ئێوە بگەڕێنەوە بۆ لای باوکتان و پێی بڵێن ئەی باوکی خۆمان بەڕاستی کوڕەکەت دزی کرد و ئێمەش بێجگە لەوەی دەمانزانی شایەتیمان نەداوە وانیە بەڵکو نەفسی خۆتان کارێکی بۆ جوان و ئاسان کردوون بۆیە چارم دان بەخۆدا گرتنە بەجوانی بەو ئومێدەی خوا هەموویانم بۆ بهێنێتەوە بەڕاستی هەر ئەو زانای کار دروستە. وتولى عنهم وقال يا أسفا على يوسف وبيضت عيناه من الحزن فهو كظيم ئەوسا ڕووی لێ وەرگێڕان نائومێدیش مەبن لە بەزەیی و میهرەبانی خوا، بەڕاستی نائومێد نابێ لە ڕەحم و میهرەبانی خوا جگە لەوانەی کە بێ بڕوان. فلما دخلوا علیه قالوا یا ایها العزیز مسنا و اهلنا الضر داوای لێخۆشبوونی گوناهەکانمان بۆ بکە لای پەروەردگار، بەڕاستی ئێمە گوناهبار بووین. قال سوف استغفر لكم ربی انه هو الغفور الرحیم. یعقوب وتی پێیان، دواتر داوای لێبوردنتان بۆ دەکەم لە پەروەردگارم، ان ربی لطیف لما یشاء انه هو العلیم الحکیم و باوک و دایکی لەسەر تەختی حوکمڕانی خۆی داینان و هەموو کەوتن بەڕوودا بۆی بە سوژدە بردنەوە یوسف وتی ئەی باوکی خۆشەویستم ئەمە لێکدانەوەی خەوەکەم بوو کە لەمەو پێش بینیم بێگومان پەروەردگارم بەڕاستی گێڕا، وە بەڕاستی خوا چاکەی لەگەڵ کردم کاتێ لە زیندان دەری هێنام و ئێوەشی لە لادێ و بیابانەوە هێنا بۆ ناو شار، دوای ئەوەی شەیتان ناخۆشی و ناکۆکی خستە نێوان من و براکانم. ئەی پەروەردگارم بەڕاستی پێت بەخشیوم هەندێک لە دەسەڵات و پاشایەتی و هەندێکیش لە لێکدانەوەی خەوت فێرکردووم ئەی دروستکراوی ئاسمانەکان و زەوی تۆ پشتیوان و یارمەتیدەری منی لە دنیا و لە ڕۆژی دواییدا وسبحان اللە وما انا من المشرکین بڵێ ئەمە ڕێگای منە بانگی خەڵکی دەکەم بۆ لای خوا لەسەر بەڵگەی ڕوون من و ئەوانە شوێنم کەوتوون وە خواش پاک و بێگەردە وە من هیچ کات لە هاوبەش ڕەوادەران نیم ولدار الآخرة خیر للذین اتقوا افلا تعقلون و ئێمە پێش تۆ پێغەمبەرمان نەناردووە جگە لە پیاوانێک کە نیگامان بۆ دەکردن لە خەڵکی شارەکان دەی ئایا ئەو بێ بڕوایانە نەگەڕاون بەسەر زەویدا تا سەرنج بدەن چۆن بووە سەرەنجامی ئەوانەی کە لە پێش ئەمانەوە بوون جاءهم نصرنا فنجی من نشاء ولا يرد بأسنا عن القوم المجرمین هەتا کاتێ پێغەمبەرەکانیان نائومێد بوون لە سەرکەوتن و گەلەکەیان وایان زانی کە پێغەمبەران درۆیان لەگەڵدا کردوون لەو کاتەدا سەرکەوتن و یارمەتی ئێمەیان بۆ هات بەڵکو بەڕاستدانەر و پشتگیری ئەو کتێبانەیە کە لە پێش خۆیەوە هاتوون، هەروەها ڕوونکەرەوەی هەموو شتێکە و ڕێنمونی و میهرەبانییە بۆ ئەوانەی کە بڕوا دێنن.